بەشی شەش، توندوتیژی برسێتیبوونی سەرەتایی بۆ خوێن یان خوێنبرسی دوایین جۆری توندوتیژی کە باسی دەکەین توندوتیژی خوێنبرسییە. ئەمەش پەیوەندی بە توندوتیژی بە دەسەڵاتیەوە نیە، بەڵکو بریتیە لە برسی بوون بۆ خوێنی مرۆڤ کە بە سروشتەوە بەستراوە لە ناخیدا ئارەزویەک هەیە بۆ کوشتن کە ئەمەش زیاتر وەکو ڕێگایەکە بۆ بەزاندنی سنوری ژیان تاوەکو ترسێک کە لە ناخی مرۆڤدایە بۆ پێشەوەچون و گۆڕان بۆ بون بە کەسێکی کامڵ. لەم جۆرەشدا ئەو کەسە دەیەوێت مانایەکی تایبەت بە ژیان بدات، ئەویش لە ڕێگای گۆڕانی مرۆڤ بۆ ئاژەڵ. هەروەها بەم شێوەیەش لە کۆتوبەندەکانی عەقڵ و مەنتق خۆی ڕزگار دەکات. بەم شێوەیەش خوێن دەبێتە جەوهەری ژیان. هەر لێرەشدا خوێن ڕشتن دەبێتە مورادیفێک بۆ هەست بە زیندووی و هێز و تاکگەرایی و سەرکەوتن بەسەر خەڵکی تردا. لەم حاڵەتەدا کوشتن دەبێتە پاککردنەوەیەکی مەزن و سەپاندنی بوونێکی مەزن کە بەرەو ئاستێکی بەرزتر هەنگاو دەنێت. لە بەرامبەردا بکوژرێیت تاکە ئەلتەرناتیفی مەنتقییە بۆ کوشتن، هەر ئەویش پارسەنگی بۆ ژیان دەگەڕێتەوە و ئەویش بەپێی مەفهوومە کۆنەکە کە دەڵێت، هەتا دەتوانیت خەڵکی بکوژە. هەروەها کاتێک ژیانت تێر بوو لە خوێن، ئینجا خۆت ئامادەی بۆ ئەوەی یەکێکی تر بێت تۆ بکوژێت. لەم جۆرە توندوتیژییەدا جەوهەری کوشتن مانای خۆشەویستی بۆ مەرگ ناگەیەنێت، بەڵکو مانای سەپاندن و سنوربەزاندنی ژیان بە شێوازێکی زۆر ناشرین و نزم دەگەیەنێت. دەتوانین هەست بەم برسیبوونی خوێنە لای تاکەکان لەناو خەون و خەیاڵەکانیاندا بکەین، هەروەها زۆر جاریش دەتوانین هەست بەمە بکەین کاتێک کە ئەو کەسە تووشی نەخۆشییەکی مێشکی توند یان تاوان دەبێت. هەروەها دەتوانین لە کاتی جەنگەکاندا، ناوخۆیی یان جیهانی، کاتێک سنووربەزاندن لە شتە پیرۆزە کۆمەڵایەتییەکان دەکرێت، هەست بەم برسیبوونی خوێنە بکەین. هەروەها دەتوانین درک بەم هەستە لە کۆمەڵگا کۆنەکانی مرۆڤایەتیدا بکەین لەوکاتەدا کوشتن یان هەوڵدانی کوشتنی یەکێک جەمسەرییەک بووە کە ژیانی بەڕێوەدەبرد، بۆ نموونە لەکاتی تۆڵەسەندنەوەیەکی خوێناوی کە لە هەندێک ناوچەدا ئەنجامدراوە وەکو، کۆسیکا، مۆتینیگۆ، جەبەل ئەسوەد، یان خوێنبەخشین لە ڕێگای خودادا، هەروەک لە سەردەمە کۆنەکاندا ڕوویدەدا. دیارە کورتە چیرۆکەکەی گۆستاف فلوبێر، ئەفسانەی قەدیس جولیان ئێسپیتاری، وەسفێکی ئێجگار جوانی چێژوەرگرتن لە کوشتن دەکات. ئەم چیرۆکەی فلوبێر باس لەوە دەکات کە کابرایەک هەبووە هەر لە کاتی لەدایکبوونیەوە پێیان وتووە کە گەورە بوویت دەبیتە سەرۆکێکی مەزن یان قەدیسێکی گەورە. ئەم منداڵە زۆر ئاساییانە گەورە دەبێت هەتا ڕۆژێک چێژی کوشتن لەلای دەردەکەوێت. لە کاتێکدا لە کڵێسا خزمەتی دەکرد، سەیری کرد مشکێکی بچووک لە پەنا دیوارەکەدا بە خێرایی ڕادەکات، ئەم مشکەش زۆر تووڕەی دەکات، هەر بۆیە بڕیار دەدات کە بیکوژێت. بەم شێوەیە دەست دەکات بە ئەنجامدانی کارەکەی، سەرەتا دەچێت دەرگاکە دادەخات، پاشان هەندێک نان دەخاتە بەردەم کونی مشکەکە، دەرزییەکی گەورەی تیژیشی بەدەستەوە گرتووە و چاوەڕێی دەکات تا بێتە دەرەوە. پاش ماوەیەکی زۆر لە چاوەڕوانی، سەرەتا لووتە بچووکەکەی مشکەکە دەردەکەوێت، پاشان مشکەکە دێتە دەرەوە، ئەویش یەکسەر دەرزییەکە بە هێزێکی توند دەکات بە مشکەکەدا. پاشان بە وردی سەیری لاشە بچووکەکەی مشکەکە دەکات کە هیچ ناجووڵێت، پاشان قەترەیەک خوێن دەڕژێت و کڵێسەکە پیس دەکات. ئەویش یەکسەر دەچێت خوێنەکە دەسڕێتەوە و زەویەکە پاک دەکاتەوە، پاشان بە خێرایی شوێنەکە پاک دەکاتەوە و مشکەکەش فڕێ دەداتە دەرەوە بەبێ ئەوەی هیچ کەسێک لەم کارەی ئاگادار بکاتەوە. پاشان ئارەزووی باڵندە کوشتن دەکات، هەر بۆیە دەست دەکات بە کوشتنی یەک لە دوای یەکی باڵندەکان. وای لێ دێت کە دڵی بە بێ خوێن ئاو ناخواتەوە و تووشی نەشوەیەکی وەحشیانەی سیر دەبێت. پاشان کوشتنی ئاژەڵەکان دەبێتە نەخۆشیەکی خراپ بۆ ئەم کوڕە کە ناتوانێت بەبێ کوشتنی ئاژەڵ دڵی بحەوێتەوە هیچ ئاژەڵێک چەندە بە هێز یان خۆی بشاردایەتەوە لە دەستی دەر نەدەچوو دەیکوشت بەم شێوەیە خوێن ڕشتن بوو بە هۆیەک بۆ ئەوەی ئەو کوڕە بوونی خۆی بسەلمێنێت و تاکە ڕێگاشی بوو بۆ ئەوەی سنوری ژیان ببەزێنێت. بۆ ماوەی چەندین ساڵ کوشتنی ئاژەڵەکان ببوە تاکە ئارەزوو حەزی ئەم کوڕە. کاتێک شەوان دەگەڕایەوە هەموو گیانی خوێن بوو، بۆنی وەحشێکی بەڕبەری لێوە دەهات. دیارە توانی بە ئامانجی خۆی بگات کە بریتی بوو لەوەی کە لە مرۆڤەوە بۆ ئاژەڵ بگۆڕێت، بەڵام بە حوکمی ئەوەی هێشتا مرۆڤ بوو نەیتوانی ئەو خەونەی بە تەواوی بهێنێتە دی. ڕۆژێکیان دەنگێک لە ناخیدا پەیدا دەبێت و پێی دەڵێت، لە کۆتاییدا دایک و باوکی خۆت دەکوژیت. ئەویش لە ترسی ئەم دەنگ و هەواڵە، ماڵ جێ دەهێڵێت و بەرەو دارستانەکان ڕادەکات. وازیش لە کوشتنی ئاژەڵان دەهێنێت، تا دواتر دەبێتە سەرکردەیەکی مەزنی عەسکەری و ناوبانگی زۆر دەردەکات. لە یەکێک لە شەڕەکاندا سەرکەوتنێکی بەهێز بەدەست دەهێنێت. لە ئەنجامی ئەو کارەی خەڵاتی دەکەن و ژنێکی جوان و ناسکی پێشکەش دەکەن. دواتر کوڕەکە لەگەڵ ئەم ژنەدا ژیانێکی ئاسایی دەگرێتەبەر و واز لە هەموو شتێک دەهێنێت. دواتر دیسانەوە ئارەزووی ڕاوکردن دەکاتەوە. وەلێ وەکو جاران تیرەکەی نیشان باش ناپێکێت. تا ڕۆژێکیان هەموو ئەو ئاژەڵانەی کە پێشتر ڕاوی کردوون دەورەی دەگرن و بازنەیەک بە دەوریدا دەکێشن، ئەمیش لە ناوەڕاستی هەموویان چەق دەبێت و تووشی ترسێکی زۆر گەورە دەبێت. لە پڕدا بە خێراییەکی زۆرەوە لە دەستیان هەڵدێ و بەرەو ماڵەوە ڕادەکات. لەو کاتەدا باوکی کوڕەکە دەچێتە ماڵی کوڕەکەی ژنەکەی وەکو ڕێزێک لە باوکی مێردەکەی پێی دەڵێت بچۆ لەسەر سیسەمەکەی ئێمە باڵ بکەوە. کاتێک ئەم بەپەلە خۆی دەکات بە ژووردا سەیر دەکات پیاوێک لەسەر سیسەمەکە پاڵکەوتووە یەکسەر پەلاماری شمشێرەکەی دەدات و دەیکوژێت پاش ئەویش ژنەکەشی دەکوژێت دواتر بۆی دەردەکەوێت کە چ هەڵەیەکی گەورەی کردووە. پاش ئەم ڕووداوە جولیان تووشی حاڵەتێکی دەروونی خراپ دەبێت و دواتر دەچێتە کڵێساو و هەموو ژیانی بۆ خزمەتکردنی خەڵکی هەژار و داماو تەرخان دەکات. بابەتی سەرەکی ئەم چیرۆکەی فلوبێر وەسفکردنی هەستی خوێنبرسیبوون لە ناخی مرۆڤدا دەکات. لەم چیرۆکەدا ئەوەمان بۆ دەردەکەوێت، کاتێک کەسێک دەگاتە کۆنترین ئاستی پەیوەندی بە ژیانەوە، یان پاییزی تەمەنی مرۆڤ، دەتوانێت بگەڕێتەوە بۆ بەرزترین ئاستی پێشکەوتنی، بۆ ئاستێک کە ژیانی مرۆڤ بوونی خۆی بسەلمێنێت. ئەوەی گرنگە لێرەدا سەرنجی بدەین ئەوەیە کە برسی بوون بۆ کوشتنی خەڵکی جیاوازە لە خۆشەویستی بۆ مەرگ. هەروەک لە بەشی سێهەمدا باسی دەکەم چونکە لێرەدا خوێن دەبێتە جەوهەری ژیان. لێرەدا ڕشتنی خوێنی کەسی تر مانای بەخشینی خوێن بە زەوی دایک بۆ ئەوەی بەپیت بوونی زیاتر بێت بۆ نموونە دەتوانیت ئەمە بە بۆچوونی ئاستک بەراورد بکەیت. ئەوان لەو باوەڕەدا بوون کە خوێنڕشتن پێویستی و مەرجە بۆ ئەوەی گەردوون بەردەوامی بە خۆی بدات، یان دەتوانیت بە کوشتنی هابیل و قابیل بەراوردی بکەی. لە پەڕاوێز نووسراوە. ئاستک ئیمپراتۆریەتێکی گەورە بوو لە مەکسیک. لە نێوان ساڵانی هەزار و چوار سەد و بیست و هەشت هەتا هەزار و پێنج سەد و بیست و یەک حوکمی تەواوی وڵاتی مەکسیکی دەکرد، ئەوان خاوەنی شارستانێتێکی ئێجگار گەورە و مەزن بوون، لە ڕووی ئایینییەوە باوەڕیان بە ئایینی سروشتی هەبوو، خودا خراپە و خودای خێر و خودای هەتاویان هەبوو، کۆمەڵێک پەرستگایان لە شێوەی ئەهرامات دروست دەکرد، ئەوان هەتاکوو ئێستاش ئاسەواریان ماوە. ئەمان پێیان وابوو کە پێویستە بۆ خودای چاکە قوربانی مرۆڤ پێشکەش بکرێت بۆ ئەوەی بەهێز بێت و نەهێڵێت خودای خراپە کاری خراپ لە دژی مرۆڤ بکات. جێگەی ئاماژەیە زیاتر قوربانیان ئەو کەسانە بوون کە لە جەنگەکاندا بە دیل دەگیران. لێرەدا دەتوانین ئەم بۆچوونە وەکو خوێنلەبەرچوونی ژنان سەیر بکەین. ئەگەر زەوی لە بەرامبەر ژن، دایک، دابنرێت، ئامانجی سەرەکی لە خوێنچوونی ژنان پاککردنەوەی خوێنە. ژن جەمسەری ژیانە و تەنها کاتێکیش بە شێوەیەکی تەواوەتی دەبێتە سەنتەری ژیان کە مرۆڤێکی نوێ لەسەر زەوی پەیدا دەبێت. بە شێوەیەک کە ژن دەبێتە بابەتی ویست و خۆشەویستی. کۆتایی خوێن ڕشتن مردنە، لە کاتێکدا ئامانجی خوێن لەبەرچوونی ژنان پاکردنەوەی خوێن و لەدایک بوونە، وەلێ ئامانجی یەکەم وەکو ئامانجی دووەمە ئەویش سەلماندنی ژیانە، هەرچەندە ئەمەش لە سەروو ئاستی بوونی ئاژەڵیەوەیە. کەسی بکوژ دەتوانێت ببێتە خۆشەویست ئەگەر هاتوو ژیانێکی نوێ لەدایک بوویەوە، هەروەها بە هەموو شێوەیەکیش پەیوەندی خۆی بە زەویەوە پچڕاند و لە کۆتاییشدا ئەگەر هاتوو توانی واز لە نەرجسیەت بهێنێت. هەرچەندە ئێمە ناتوانین نکۆڵی لەوە بکەین، ئەگەر هاتوو نەیتوانی ئەمە بکات، ئەوا لە نێوان نەرجسیەت و مێشکی سەرەتایی خۆیدا گیر دەخوات. هەر ئەم گیربوونەش وای لێ دەکات کە ڕێگای ژیانی زۆر لە ڕێگای مردن نزیک ببێتەوە، بە جۆرێک کە ناتوانێت لە نێوان برسیبوون بۆ خوێن و خۆشەویستی بۆ مەرگ لێکیان جیا بکاتەوە.